لاپەڕە چوار سەد و یەک. ڕێبازگیی جانی کە ئایینێکی هیندی کۆنە لە سەردەمی شەشەمی پێش زاینیدا سەریهەڵداوە. لەسەر وشەی جانی پەڕاوێزێک هەیە. جانی واتە گیانی، کۆتایی پەراوێز. ئەم ئایینە پێکهاتووە لە ڕەهاکردنی یەزد لەسەر بنچینەیەکی زانیاری و باوەڕ و جوانڕەفتاری. ڤارد هامانە، لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە، ڤاردهامانە واتە خێرهێنەری زۆر، کۆتایی پەراوێز. دامەزرێنەری ئەم ڕێبازگەیە لای جانییەکان ناسراوە بە ماها ڤێرا واتە پاڵەوانی مەزن. نزیکەی ساڵی 599 ی پێش زاینی لە باکووری هند لەدایک بووە. هەر ئەو ناوچەیشە کە گۆتا مابووزای تیا لەدایک بووە. بەڵام بەر لە ڤارد هامانە بە نەوەیەک لە ڕاستیدا تەنانەت وەیەکچوونێکی مێژووی ژیانیشیان زۆر سەیر و سەرنجڕاکێشە. ڤارد هامانە کوڕە بچووکی یەکێ لە سەردارەکانی هیند بووە. لەو پەڕی بەزم و خۆشیدا دەژیا. ئەمیش هەر وەک بوزا بڕیاری دا لەو ژیانە خۆشنودیە خۆی دوور بخاتەوە و تەواو خۆی بێ بەری بکات. ئەوە بوو لە تەمەنی سی ساڵی دا ژن و منداڵەکەی بەجێ هێشت و سەری خۆی هەڵگرت بۆ گەڕان بە دوای ڕاستی پاکی دا. لەو ماوەیەدا تووشی بوو بە دەستە برایەکەوە کە پێیان دەوتن بارسفاتە. کەوتە ترسایی لەگەڵیاندا. نزیکەی دوانزە ساڵ وێڵ و سەرگەردان بوو. بە بیرکردنەوەیەکی زۆر قوڵ و تێڕامان. زۆر جار خۆی دەخستە پارسایی و خۆڕاگرتن. ئەوەندە بەڕۆژوو دەبوو، گوێی نەدەدایە خۆی تەنانەت کاسەیەکی بچووکی نەبوو ئاوی پێ بخواتەوە یان خێری پێ کۆبکاتەوە، تەنها بە سیپاڵێکەوە دەسووڕایەوە. پاشماوەیەکیش ئەو سیپاڵەی لە بەریدا شڕ و وڕ بوو تا وای لێ هات کە بە تەواوی ڕووت و قووت و پێ پەتی بێت، مێش و مەگەز لێی بنیشێت بێ ئەوەی جووڵەی بۆ بکات و لە خۆی دەربکات. ئەم کارانەی هەمووی بۆیە دەکرد تاکو ئازاری تەواو بە خۆی بدات و گیانی پاک و ڕەوان بێتەوە. بێگومان بەم دیمەنەی دووچاری ڕسوایی و سەنگساری و لێدانێکی زۆر بوو. لەسەر وشەی سەنگساری پەڕاوێزێک هەیە. سەنگساری واتا بەرد باران، کۆتایی پەڕاوێز. بەڵام ئەم هەر کۆڵی نەدا و هەردانی بە خۆیدا دەگرت بێ ئەوەی هیچ ورتەیەکی لە دەم بێتە دەر یان دەست لە کەس بکاتەوە. ڤارد هامانە ئا بەم چەشنە گوزەرانی دەکرد تا گەیشتە تەمەنی چل و دوو ساڵی. لەو تەمەنەدا کەوتە ئەو باوەڕەوە کە ئیتر لەو پەڕی یەزدڕۆشتنەییدایە، بەو باوەڕەوە خۆی گەیاندە خەڵک و دەستی کردە مزگێنیدان با بڵاوکردنەوەی ئامۆژگارییەکان. ئەو ئامۆژگاری و پەیڕەوانەیشی تا ڕادەیەک دەچێتەوە سەر ڕێبازگەی بوزایی. جانیەکان لەو بڕوایەدان کە مردوم کاتێک دەمرێت یەزدی لە پاش بەجێ دەمێنێت و نامرێت، دەچێتە شێوە و ئادگاری گیانەوەرێکی ترەوە. لەسەر وشەی ئادگاری پەڕاوێزێک هەیە. ئادگار واتا ڕواڵەت. کۆتایی پەڕاوێز. مردیش نییە، ئەو گیانەوەرە هەر مرۆڤ بێت. جا باوەڕکردن بە گیانەوەری یەکێکە لەو پەلە سەرەکیانە لە ڕێبازگەی جانیدا. جانیەکان زۆر بڕوایان هەیە بە کارما. لەسەر وشەی کارما پەڕاوێزێک هەیە. کارما واتە قەدەر، کۆتایی پەڕاوێز. کە ئاکامی خۆڕەوشتی تەواوی کردارەکانی مەردومە و کار دەکاتە سەر بەختی و دەیخاتە ژیانێکی ترەوە. سڕینەوەی ئەو بەدکاریانەی کە لە گیانێکی شەڕانیدا هەیە. خۆپاککردنەوە لەم گیانە شەڕانیەیش یەکێکە لەو ئامانج و ئاواتانەی ئایینی جانی. هەروەک ماها ڤێرایش دەڵێت، گیانی بێگەرد چنگ دەکەوێت گەر وازبهێنرێت لە خۆشنوودی و چێژی ژیان. جانیە ڕەبەنەکان جۆرە خۆڕاگرتنێکی زۆر تایبەت و سەیر بەکاردەهێنن لە ژیانیاندا، کە یەکێکە لەو بڕوا و نەریتە دیاردانەی پەیڕەوی دەکەن، ئەویش پێی دەڵێن، ئاهێزمە، واتە، داهێزی یا ناتوندی. ئەم بڕوایە بریتییە لە بەکارنەهێنانی هێز لەگەڵ گیانەوەراندا و هەتاوەکو مرۆڤیش. لەمەوە وا دەردەکەوێ کە جانییەکان گۆشتخۆر نەبن بەڵکو ڕوەکخۆر بن. ئەوانەی کە زۆر توندباوەڕن، پەڕگرن، مێروو ناکوژن. لە تاریکاییشدا خۆراک ناخۆن، نەوەک مێروویەک بە خۆراکەکەوە بێت و پەی پێ نەبەن بیخۆن و ببێتە هۆی مردنی ئەو گیاندارە واتە مێرووەکە. لەبەر ئەوە زۆر لەو پەڕگرانە ناچارن خەڵک بە کرێ بگرن و لە کاتی پیاسەیاندا بەسەر ڕێ و جادەکاندا بەردەمیان گسک بدەن و پاکی بکەنەوە، نەوەک مێروویەک بکەوێتە ژێر پیانەوە و بکوژرێت. هەرچەندە ئەو هەرێمانەی کە جانییەکان تیایاندا دەژین زەنوێر و کشتوکاڵین، کەچی لەگەڵ ئەوەیشدا بەگوێرەی ڕێبازگەکەیان کشتیاری لایان ناڕەوایە، لەبەر ئەوە هەر خەریکن بە بازرگانییەوە. ڕێبازگەی جانی زۆر کاریگەر بووە بۆ سەر ڕێبازگەی هیندۆکی، ئەمانیش بە هیچ جۆرێک ڕێنادەن بە سەربڕینی گیانەوەر. بڕوای ئاهێزما زۆر کاریگەر و بەکار بووە بۆ سەر غاندی لە سەربەخۆیی هینددا. ئەو ئامۆژگارییانەی لە یەکێ لە فەیلەسووفە جانییەکانەوە وەردەگرت، دایشینا بوو بە ئوستادێکی گیان بە گیانی خۆی.